بەڵێ بەڵێ وەختێکی خۆشەهایە خەشم دەخوێنمەوە دەزانم چی گوتووە بەڵێ بەڕاستی باسی دۆمای کرد ئەلکساندەر دۆما منی زۆر کێشا بۆ لای دیارە بۆ خۆ دەزانی زۆر ڕۆمانتیکن نووسینەکانی بەڵام بەڕاستی پیاوی بە زەوق دەکەن ینی پیاو ناتوانێ فێری خوێندنەوەی دەبێ وەختێکی سێ چەوەندەری دۆمای دەخوێنیەوە ئیدی ناتوانی دەست لە خوێندنەوەی هەڵگری پێم وایە حەتا من لە بیرمە بە جوانی چیرۆکەکانی پۆلیسیشم دەخوێندەوە و زۆریشم بەلاوە خۆش بوو شارلۆک هۆڵمز و شتیوە بەڵێ ئەوانشم دەخوێندەوە و زۆریشم بەلاوە خۆش بوو ئەم ڕۆژانە باسی ئەوانەم بەوانە کرد دوایە دەستم بە خوێندنەوەکانی دۆما و نووسەرانی ڕۆمانتیکی فەڕانسەیی زیاتر ئەو دەمی لە فەڕەنسەوە شت دەکرا بە فارسی باوەڕ دەکەی تۆ من بێنەوایانی ڤیکتۆر هۆگۆم لە سێ ڕۆژاندا خوێندەوە چونکو ڕەفیقەکەم بە ئامانەتی دامێ گوتی لە سێ ڕۆژان زیاتر نابێت و هەمووشم خوێندۆتەوە و ئەلعانیش کە دەیکەمەوە ڕەنگ بێ چل ساڵ ڕابرد بێ بەسەر ئەو خوێندنەوەی مندا ئەگەر دەیکەمەوە تەماشا دەکەم دێتەوە بیرم ئەو دەمی هێندە بە دیقەتم خوێندۆتەوە ئەلعان وانیم بەداخەوە کتێبێکی دەخوێنمەوە لە بیرم دەچێتەوە ئەمما بە منداڵی خوێندومەتەوە بە جوانی خوێندومەتەوە تازە ئیدی تازەگی بۆ من نەماوە باش بوو هێناتە سەر باسی خوێندنەوە تۆ چیت خوێندوەتەوە چ دەخوێنیتەوە یانی خوێندنەوەکانت زیاتر لە چ مەجالێکدان وەڵاهی کاکە من بەڕاستی علاقەیەکی زۆرم بە داستان هەیە ڕۆمان هەیە تۆ خۆ شاعری و داستان زۆرتر دەخوێنیتەوە زۆرتر دەخوێنمەوە زۆر سەیرە باوەڕ بفەرم وەختێ دیوانی شاعیرێکم بۆ دەست دەکەوێ لە پێشدا مقدمەکەی دەخوێنمەوە پێم خۆشە لە پێشدا مقدمەکەی بخوێنمەوە تا بچمە سەر شعرەکانی پێم خۆشە بزانم نەسرەکە چۆن نووسراوە لەبارەیدا ئەو شاعرە چۆن بە من ناسێنراوە بەڵێ ڕۆمان و داستان دەخوێنمەوە بەڵام تۆ نازانی بەڕاستی لە فارسیشدا بێجگەلەوەی تەرجمە کراوە پێم وایە شاکارەکانی ئەدەبیاتی غەرب هەموو تەرجمە کراون ئەمجار خۆشیان فارسی بەڕاستی بەڕاستی نووسەر و شاعیری گەوریان هەیە نووسری گەوریان هەیە باوەڕ بکە و بینانە کتێبێکم خوێندەوە ئەسەبا تانیما ئەدەبی کوردی لە بینی دوو شاعردا شاعرێک کە ئەدەبی فارسی بەڵێ ئی فارسی بەڵێ باوەڕ بفەرم و پیاو تعجب دەکا ئەو ئینسانە چەندی متاڵا کردووە بۆ نووسینی ئەم کتێبە وە چۆن توانیویەتی نەسر نووسەکان و شاعیرەکانی لە سەباوە تانیمە پێم وایە قەڕنێک یا قەڕ و نیوێکی بینە هەمووی بە خەڵک ناساندووە نە ئەوەی کە مەسەلا عیشقی هەمەدانی بابی نێوی سید ئەبول قاسمی کوردستانی بووە ئەو مهم نەبووە لە نەزەرویدا چی کوتووە ئەو کابرایە ئەوە بۆوی مهم بووە و تەحلیلێکە ئەو کوردوێتی لەسەرەوە کە بەداخەوە ئێمە وێستاش شتێکی وامان لە ئەدەبی کوردیدا نییە ئەوەشی چییە من خدای نەخواستە پێم وابێ کورد بێ ئیسیادادە نا خدای نەخواستەش نییە چونکو بڕوام بەوەی هەیە کە کورد بە ئیسیادادە بەڵام مەجای نییە کاکە ئەلان ئایا ئەگەر محەممەدی قازی مەجای بە ئەو هەموو کتێبەی کە بە فارسی تەرجەمە کردووە ڕنگ بێ بۆ خۆشی حیسابیان نەزانێت چەندی کتێب تەرجەمە کردووە بە فارسی تەرجەمە دەکرد نا پێم وایە ئەگەر لە کوردستانێکدا با بۆ کوردی تەرجمە تەرجەمە دەکرد پێم وایە ئەگەر لە کوردستانێک دابا بۆ کوردی تەرجەمە دەکرد والعان تەسمیمی گرتووە کە ئەوی تەرجەمەی دەکا حەدی ئەقل حەولدا شتێ تەرجەمە بکە کە لەسەر کوردی شت تێدا بێت کەلعان کورد و کوردستانەکەی نیکتیینی لەبەر تەرجەمەدایە و ئەو ڕۆژانە پێم وایە ئینشاڵا دەگاتە دەستمان و ئەگەر منیش بمێنم یا بۆ خۆم تەرجەمەکەی دەکەمە سەر کوردی یا یەکێ دیکە وادار دەکەم کە تەرجەمەی بکاتە سەر کوردی یەکێک لە مامۆستاکان کتێبێکی بە عەربی من نەمدی ئەو دەمی چاپ نەکرابوو گوایە دەبێ پاش من چاپکرابێ قەتم لە بیر ناچێ واوە داخێکە لە دڵما کوتم تۆ بۆ لەسەر ئەحمەدی خانی بە عەربی دەنووسی خۆوێستا کورد ئەحمەدی خانی نەناسیوە بۆ بە عەربی دەناسێنی گوتی وەڵی کاکەوە پوڵی پتر تێدایە باوەڕم پێدەکەی بۆ خۆم لێم بیستووە ئایا من دەبێ چ بکەم ئەحمەدی خانی ناناسم وەکو وەک ئەو دەیناسێ یا وەک هەژار دەیناسێ من نایناسم و لەبەری پاڕامەوە کوتم بریا تەرجەمەت نەکرد بە شعر بە شعر پێت ناساند باین پێت ناساندباین خانی چییە بەڕاستی خانی ناناسین بەڕاستی نازانین چ بلیمەتێک بوو بە خۆڕایین یە کاکە ڕنگ بێ لە جێگایشی دیکەشدا نووسیومە کە کاکە ئێوە چ هەرا و هوریایەکتانە شعر هەر بە کوردی بڵێن و کەلیمەی عەربی تێدا نەبێ و خۆ بۆ مەموزین دەبێت تەماشای قاموسی فەیروز ئابادی بکەیت تا لە کەلیمەکانی بگەیت بەڵام تاوێستا بۆ خۆت دەزانی بە چەند زمانی دنیا تەرجەمە کراوە مەموزین بە زۆر زمان بەڵێ کەوا بوو بەوەی کە سەرنامە بە نامی تۆیە ئەلله بەوەی پێم وانیە خانی لە بەرچاوی دنیاە کەوتبێ شاعرێکی گەورەیە ڕاستە خانی ئەڵبەتە دوای دینەوە سەر خانی خانی تەنیا شاعیر نییە مفەکرە خاوەن بیرە بیریارە دەردی کاک مەسعود دەڵێ و باوکی کوردایەتیشە بەڵێ یەکەم کەسە کوردایەتی کردووە و بە پرۆگرامیش کردویەتی بەڵێ بە پرۆگرامیش و من با ئەوەشت عرض کەم کە کوردایەتی یا ناسیۆنالیزم لە شعری خانیدا دیفاع لە هەژارترین چارە ڕەشترین قەومی دنیا بووە و حتا ئەو کەسانەی کە معتەقید بە ناسیۆنالیزمیش نین ئەگەر لە مقابلی ئەوەیدا ئەگەر بڵێم ئەوە ناسیۆنالیستە زوڵمە ئەوە ناسیۆنالیستی نییە دیفاع لە بۆ خۆت دەزانی و باسی کە زۆر جار خەڵک وای باز دەکەن شەڕی نێوان یا بڵێن پەیوەندی نێوان نووسەر و ڕەخنەگر تۆ چۆنی دەبینی بۆ خۆت تەجروبەی خۆت لەو بارەیەوە چۆن بووە وەڵی کاکە من بەداخەوە کەم ڕەخنەگری وام دیوە کە لە کوردستاندا لە خۆم ڕەخنەی باش بگرێت بەڵام زۆر بڕوام بە ڕەخنەگر هەیە من پێم وایە ڕەخنەیە نووسەر و شاعیر دەکاتە نووسەر و شاعیر وەر شاعیرێکی یا نووسەرێکی لە ترسی ڕەخنەگر دەستی بە قەڵەمەوە نەلەرزی بێ وەختی نووسینێ پێم وایە قەت ناگاتە نازانم لە کوێدا خوێندومەتەوە دەڵێ شاعرێک بە ڕەخنەگرێکی گوت گوتی ئەمن دەچمە هەر جێگایەکی پەیکەری شاعیرێکی لێ بەڵام تا ئێستا پەیکەری ڕەخنەگرێکم نەدیوە لە هیچ کوێ گوتی ئاخر لە سای ئێمەیە کە ئێوە پەیکەرتان بۆ دەکرێت پەیکەرتان بۆ دەکرێت بەڵێ من پێم وایە ڕەخنەگر زۆر باشە و بەداخەوە کورد من لە کوردستانی عێراق دەگەڵ مەتبوعات سەروکارم بووە خەڵک زۆر دژنایەتی لەگەڵ پیاوی پەیدا دەکرد ئەگەر ڕەخنەی لێ دەگرت تەنیا کەسێکی کە ڕەخنەیان لێگرت و ڕەخنەیەکی بە عقیدەی من بەجێش نەبوو هی دڵشاد محەممەد ئەمینە لەسەر من خۆی لێ دەشارمەوە ڕۆژێکی لی گەڕام ماچم کرد کوتم کاکە گیان تۆ بوویە باعیسی ئەو هەموو هەرایەی لەسەر تاریک و ڕوون کرا لەسەر تاریک و ڕوون نەخێر واللهی بە کەیفی خۆتم لەسەر بنووسە زۆریشم پێخۆش بوو ئەلانی شەر پێم وایە کە ڕەخنەگر زۆر زۆر دەورێکی گەورەی لە بوژانەوەی ئەدەب و فەرهەنگی میلەتێکدا هەیە ئەی بڵاوکردنەوە چۆنە بەلاتەوە زۆر کەس پێی وایە کە پیاو مەجالی هەبوو بڵاو بکاتەوە شتی خراپیش دەڵێ وای لێ دەکا حەز لە بڵاوکردنەوە کرد بڵاوکردنەوە کردن وای لێ دەکا کەشتی کاڵ و کرچیش بخاتە سەر لاپەڕان واللهی کاکە ئیدی من هەر ئەو ڕۆژانش دەگەڵ مامۆستا هەژار لە باری وەیدا مناقشەیەکمان بوو من پێم وایە هەموو نووسینەکانی ئەو کەسانەی دە پانزە کتێبیان نووسیوە بە ئەندازەی شعری شکری فەزلیم بەلاوە مهم نییە هەر ئەو غەزەلەیشم لێ دیوە ئەو پێنج شەش شعرەی بۆ کوردی کوتووە کار کە ڕووی ئێستە لە هەورازە سەرەولێژی نەکەی ڕاستیەکەی ئیش کە ڕووی لە هەورازە ئەمڕۆ سەرە و لێژینەکەی فەرها شاکەلی کار کە ڕووی ئێستا لە هەورازە سەرە و لێژینەکەی من پێم وایە کەم و پوخت زۆر چاکترە وەک زۆر و لەگەڵ زۆر و بۆری یەکجار مخالیفم پێم وایە کەمی بنووسی و چاشی بنووسی باش سانسۆرت پێ چۆنە واللهی لی بێزارم سانسۆری سیاسی ئەلبەتە بەڵێ بەڵێ ئیدی واللهی لە هەموو نەوە سانسۆرێکی بێزارم ئەی هەندێجار پیاو خۆیشی دەبێ بە سانسۆری خۆی بەڵێ لی گەڕێ شاعیر بۆ خۆی یان و سەر بۆ خۆی سانسۆری خۆی بکە باشترە باشترە دەزانی سانسۆر زۆر لە زەوق دەدا حتا سانسۆری ئەخلاقی حتا سانسۆری نازانم عقیدەتی باقیدەی من لی گەڕێ پێی بڵێ خۆت خۆت سانسۆر بکە نووسەر نووسەرێکی عەقڵی وەی نەبێ خۆی خۆی سانسۆر بکا حەیفە هەر قەڵەم بە دەستەوە بگرێ یانی لە کوردستانێکدا ئەگەر تۆ وەزیری ڕاگەیاندن بی چ دەکەی واللهی ئەگەر پێکەنی کە ناشبی بەڵێ دیارە ئارەزوو بەرجەبانان عیب نیست لە فارسی داشتی وا هەیە بەڵام قەتی ئەوەی نابینم ئەمما ئەگەر بیبم ئللا شتی خراپ نەبێ ها پێکەنی شتی خراپ چییە شتی خراپ لە باری ئەدەبیەوە ئەرزشی نەبێت دەنا لە باری دیکەوە هەرچی دەیڵێ من سانسۆری ناکەم بەڵام کەسێکی بەڕاستی ئەرزشی نەبێ و بێوێ خۆ بەسەر خەڵکیدا بسەپێنێ ڕنگ بێ پێکەنین نێڵم شتیوی چاپ بکرێت ئەی باشە باشتر نییە وەشکرێتە بە چاوی خەڵک و خەڵک بۆ خۆی بڵێ تۆ خراپی کاکە هێن دواکەوتوین بەداخەوە مامۆستا زەبیحی دەیگوت بۆ خۆی هەزار جاری کوتووە لە کتێبەکەشیدا نووسیویەتی نووسیویەتی من نامەیەکم لە بەروارەوە بۆ هاتووە وەختێ کۆمەڵی ژێکاف بووم نووسیویەتی بەرواری ئەوەندەی ئەوەندە ئەوەندەی ئەوەندە دەڵێ پ ساڵە من بۆ خۆمە و دەمی بە تاریخم زانیوە پ ساڵە خەریکم لە بیر خەڵکی بەرمەوە لە بیری ناچێتەوە و باوەڕم پێ بکە لەو نامانەی کە ئێستا بۆمان دێ بۆ سروە دێ ئەغڵەبی بەرواری نووسیوە بڵین چی وەختێکی غەڵەت هاتە گۆڕێ نازانم بۆ ئەو کوردە ئەو نەخۆشیەی هەیە شتی غەڵەتی چاتر دێتە بیر تۆ ئەڵبەتە سانسۆرت توش بووە سانسۆری داگیرکەرانی کوردستان تەواوی ژیانی خۆم ئەمن لەژێر سانسۆردا بوو ئەی سانسۆری کورد لەژێر سانسۆری کوردیشدا بوو ئەوەیان چۆن وەڵا کاکە ئەوەم دەتوانی ڕەفع بکەم سانسۆری کوردم دەتوانی ڕەفع بکەم بەوی دەوێرام لەو لایە وەک وارزم کردی وەختێکی ئەندامی حزب بووم سانسۆریان دەکردم دەچووم لە جێگەیەکی دیکە بڵاوم دەکردەوە یا ئەقلەن دەمدایە دەستی خەڵک ئەو شێرانت کە ببێناو لە کوردستاندا بڵاوت دەکردنەوە مەبەستم لە ڕۆژنامەی کوردستاندا بەڵێ ئیدی ئەو سانسۆرەکە بوو بەڵام لە تاریک و ڕووندا بە نێوی خۆم بڵاوم کردنەوە بڕوا بکە لە تاریک و ڕووندا شعرێکم هەیە کە دیارە دەبێ ئەوەش لە بیر نەچێ کە مەحەلیە لە مەهاباددا وەختێک کە من ئەو شعرم بڵاو کردەوە بە نێوی ڕاوە بەراز ئەوەڵا شوجاعاتێکی سەیرم کرد کە چەکی ڕاویان تفەنگی ڕاویان لە هەموو کەس تاندبووەوە و کە لە عێراق تەقە هەیە نابێ لێرە تۆ تفەنگی ڕاوت بەدەستەوە بێ من وێران بۆ خۆشم ڕاوکەر بووم ئەو دەمی ئەو ئیحساساتەی خۆم بڵاو بکەمەوە لەوێدا بڕێکیشم گاڵتە کردووە لە کوردستانی عێراق و شارەی من زۆری دەنگ نەداوە بەڵام لە کوردستانی ئێران ئەو وەختی دەنگێکی ئاجایبی داوە چونکووە وەڵا کەس نەی دەوێرا بڵێ بۆ شا چەکی لە خەڵکی ئەستاندووە بڵێ بۆ شا چەکی لە خەڵکی ئەستاندەوە من ئەوەم بڵاو کردەوە بەڵام دەلیباسی جەڤەنگ و شتیوادا ونم کرد حتا وایان لێ هاتبوو زاتەکان ئەفسەرەکان ئەفسەرەکانی ڕاوکەر بۆ خۆیان هەموو لە بەریان بوو ئەوانی کورد مەسەلا دەوێدا دەڵێن ئیتر مەحموود بانا داسمێڵی سمێڵ بادانی پێعی بە بەدێڵی کە ڕاوکەر بێ تفەنگ ئەڵبەتە بێڵە لە هەمووان بێڵتریش مەحمود سمێڵە لەوانەدا دووسێ شعری وای تێدا بوو کە پساوە ئەلان دێمەوە پاشەوەی هاتووم مەهابادێ پێم دەڵێن بۆ ئەو شعرانەی تێدا نیە خەڵکی مەهاباد لە بەریان ماوە بەڵام سانسۆری حزب بەو شعرانەی لێ پەڕاندن هەرچی حەوڵم دا کە باوکم ئەقلەن نوختیان لە جێگادانێن کوتیان نا کەچی شعرەکە لە بیر خەڵکی ماوە ئەوە سانسۆری حیزب بوو کە ئەمە کەلیمەی سووکی تێدایە بڕێکم گاڵتە کرد بوو دووسێ کەلیمەی ڕنگ بێ دەگەڵ ویقاری سیاسێکی نەگرت باوە لێیان فڕێداوە ئێستا کە ئەندامی پارتینی تیا ئەندامی پارتیەک نیت زۆرتر باسی سیاست و باشتر باسی سیاست دەکەی ئەو دەم بۆ نەت دەکرد لە تاریک و ڕوونیشدا وات نەگوتووە یا پێشانت نەداوە کە سانسۆری حزبیش و کوردایەتیش تەئسیری لێ کردووی ئەوەش هەر سانسۆری حزبە کاکە پێدەکەنێ مەگەر تاریک و ڕوون کێ بڵاوی کردوتەوە حزب بڵاوی کردوتەوە خۆ من بڵاو نەکردوتەوە ئەێستا چۆن سەیری تەجروبەی سیاسی خۆتەکەی قەرار وا نەبوو لە سیاسەت قسە نەکەین نا بەبەستمەوە نییە بە درێژی باسی بکەیت تەنیا وەک یەکێ لە تەجروبەکانی سەرچاوەکانی شێر لای تۆ هەڵبەتە سیاسەتیش دەورێکی بینیوە ئێستا چۆن سەیری ئەو ژیانە دەکەی کە لە سیاسەتدا بردووتەتە سەر وەڵی منە لەعانیش بەجێی شانازی خۆمی دەزانم چونکو پێم وایە کورد هەر بە شێر ڕزگاری نەدەبوو لە ڕژێمی تاغوتیدا پێم وابوو کە دەبوو سیاسەتیشی بۆ بکەی حتا چەکداریشی بۆ بکەی و لە شەڕی سێ مانگەی لەگەڵ لیبرالیزم و بەنی سەدردا من چەکداریشم کرد بەو پیریەی خۆمەوە ئەلعان بەردە هێمن مەشهورە کە لە بنبەردێکی دانیشتوم و هێلیکۆپتەرم وەبەر تفەنگان داوە بەدەست و تفەنگیش خوێڕی نیم ئەمما پێم وابوو بە نەفعی ئیمپریالیزم کورد نابێ دەستداتە چەک ئیدی من دەو بڕواایەدا مەلعانیش هەر دەو بڕواایەدام کە ئیمپریالیزم دەیتوانی لە شەڕی ئەوەڵی جیهانیدا کوردستانێ بە وجود بێنێ زۆر بە ئاسانی دەیتوانی نەیکرد بە تایبەتی ئەو ئیمپریالیزمەی کە ئێمە دەمانگوت قەتمان تاقی نەکردوێتەوە یانی ئیمپریالیزمی فەڕەنسا کە بە حاڵەتێکی براکوردەکانی سووریەمان بەلەش و خوێن و هەموو شتێکی خۆیانەوە ئیحساسیان کردووە تاریخ نیشانی داوە گەر ئیمپریالیزمی فەڕەنسە یاریدەی کەمالە تا تورکی نەدابا بەو زوانە شۆڕشی کوردی تورکیی دا نەدەمرکایەوە ئێمە چۆنمان هیوا بەوەی بێ ئەوەیە کە من ڕاستیەکەی وەکو ئینسانێکی دژی ئیمپریالیزمی ئەلان لە سیاسەتدا ئەوجا بابچینە سەرشاری کلاسیکی کوردی یا هەر ئەدەبی کلاسیکی کوردی بەڵێ چەند شارەزایت لی هەیە بەڵێ وەڵی هەر لە پێشداش کوتم من کلاسیک ناڵێم کاکە چونکو من دەڵێم عروزی کۆن نازانم هەرچی دەڵێ وەڵی زۆر شارزانم کلاسیک کە دەڵێم لێرەدا مەبەستم تەنیا شەکل با بڵێین فۆرمی شعر نییە بەڵکە وەک قۆناغێکی تاریخی ناوی کلاسیک دەبم هەر ئێمەش نین میلەتی دیکەش هەمووە ئێمە دوونەومان دوونەوەمان ئەدەب هەیە بەڕاستی ئەدەبیات شعر هەیە نابێ بڵین ئەدەبیاتمان هەیە بە تەواوی معنای کەلیمە دوو نەوەمان ئەدەبیات هەیە نووسراو و نەنووسراو یانی ئەوانەی کە پێیان دەڵین فۆلکلۆر یا ئەوانەی وەک شاعیرەکانی لە جەزیری فەقێ تەیران و لە جزیرڕا دێ خوارێ ئەگەر ئەوانە دەڵێی من شاعری زۆر گەورە دەنێ وانەدا دەبینم ئەگەرچی زۆر چاک زۆر چاک لە جێی گۆرانی نازانم با ئەو حەقیقەتەش بڵێم بەڵام وەختێکی بەراوردێکم کردووە لە بینی شیرین و خوسرەوی خانای قوبادی و نیزامیدا هیچ بەکەمی نازانم لە نیزامی لە نیزامی بەکەمترم نایەتە بەر چاوی وەختێکی مەموزینی لە مقابلی یەکێک لە پێنج کتێبەکانی نیزامیدا دادەنێم بەڵام نیزامیەکی لە گەنجەی ڕادەچێ بۆ خۆڵی عەربستان نەیتوانیوە ئاداب و ڕسومی عەرب وەکو عەربێک بەیان کە دیارە فارسیەکەی زۆر ڕێک و دروسترە لە کوردیەکەی خانی دەگەڕینەوە بۆ ناڵی و مەحوی و ئەوانە بەڕاستی پێم وایە شاعری زۆر گەورن وە زۆرم ئیمان پێیانە شاعیرەکانی قەڕنی بیستممان ئەی شێخ ڕەزا واللهی کاکە شێخ ڕەزا بەڕاستی نازمیێکی چاکە نازیم نازیم فەرقی هەیە بە عقیدەی من یعنی توانیویەتی وەزن و قافیە و قالبی زۆر جوان دروستکە بەڵام شعرەکانی سەرفی نەزەر لەوەی هەجوون تەنز نین ئەی ئەوە بە ڕێی تۆ تازە نییە شتێکی تازە نەبوو لە ئەدەبی کوردیدا نەخێر لە ئەدەبی کوردیدا تازەن بۆچی ئەی زمانی شێخڕەزا بۆچی پیاو باسی ئەوەش نەکە ئای زۆر زۆر بەڕاستی ڕەوانە زمانێکی زۆر سوارە زۆر ڕەوانە زۆر سوارە ئەرزم کردی من لە باری وەزندا شێخڕۆزای زۆر بە گەورە دەزانم و لە باری وەیدا کە تەعبیری کوردانەیشی هێناوەتە ناو شعری خۆیەوە کە لە پێش ویدا دیارە لە شعری نالیدا کەم تا کورتێک دەبینرێ لە بیرت نەچێ بەڵام کارێ کە غەم و دەردی فەراقت بە منی کرد سەرما بە هەتی و با بە دەواری شڕی ناکە ئیدی کوردی کوردیە لەبەرەوەی لەبەروەی من شێخ ڕەزاشم بەڵام بەداخەوە شعرەکانی زۆریان ڕووی مەزلیسیان نییە ئیدی دەڵی چی توخوداکەی ئەوە لەکن خۆمان بێ ئینشاڵە خۆ ئەوەی بۆ هەموو کەس لێ نادەی ڕۆژێکی کچەکانی تەلەبەی بەشی کوردی دانشکەدەی بەغدا هاتنە لام هەمویان پێدەکەنین جاکوا کچمان هەبوو بەدی سێ چوارێکمان هەبوو نیویان لە پیاو دەچون هاها وا هاتنە لام پێ دەکەنین سیر کوتم بەچی پێ دەکەنن کوتیان والله مامۆستا علا دین سەجادی ئەو ڕۆ لەسەر دەرس باسی شێخ ڕزای بۆ کردوین و ئەو شعرەشی بە نمونە خوێندوەتەوە بەو جووتە گونا من کە دەڵی ئەنتەری نێرم لێم لادە نەوەک بتخەمە بەر حەملەی کێرم دەیگوت مامۆستامان بۆ خۆمان وەک عەنتەری نێر هاتبووە بەرچاو هەمومان پێدەکەنین هەموو پێدەکەنین بەڕاستی ئەگەر لە بیرت بێ ڕەنگ بێ مامۆستا ئەگەر ڕوتت کرد باوە ڕەنگ بێ لە شتێکی سەیری کرد بکردایە بەڵێ شێخ ڕەزا بەداخەوە شعرەکانی بڵێم چی بۆ پێکەنین دەبن بۆ خۆشی دەبن بەڵام کاکە شێخ ڕەزا ئەو کەسەی شارەزای ئەدەبی فارسی بێ زۆر شاگردی عوبەیدی زاکانی بووە زۆریش لەوی شاعیرتر بووە ینی مسلەتتر بووە بەسەر وەزن و قافیە و بەڵام ئی شعری عوبەیدی زاکانی لە عینی حاڵدا کە جنێوی داوە کە هەرجوی کردووە نەتیجەیەکی مثبەتی لە شعرەکانی وەرگتووە بەداخەوە شێخ ڕەزا هەر جنێوی داوە بۆ خۆت دەزانی ئەم جنێودانەوە نەبێ بۆەوەی بوو بێ ئیسلاحی جامیعی پێ بکە دەنا حاجی قادری کۆیش جنێوی گەورێ بەڵام هێمن لە مقابلی وەیدا دەڵێ وەکو باڵی پەری پاکە جنێوت چونکو جنێوەکەی مزبەت بووە لەبەروەی ئەو نەقدەم لە شێخ ڕەزا هەیە و پێم وایە با ئەوەشی دەربارەی شێخ ڕەزادا بڵێم هیچ کوردێک لە شێخ ڕەزای ئەلعانیش فارسی چاتر نازانێت فارسی بەڵێ باقیدەی من ئەلعانیش لەو کوردستانە ئێرانەیدا کە هەمومان بە فارسیمان خوێندووە هیچمان ناتوانین شعری فارسی وەکووی بڵێ مەحشەرێکە لە شعری فارسیدا کە پیاو هەرسەری تعجب دەمێنێ ئەڵبەتە من لەگەڵ فیکرەکەی یەک نیم بەڵام تەماشای ئەو دوو شعرە دەڵێ رسم فرنگیان کله از صرف کندن است تعظیم چون کنند خداوند جاه را من اکتفا به شیوه ایشان نمی کنم هم سر به پایت افکنم و هم کلاه را کە ڕەنگ بێ شاعیرە مەداحەکانی فارس بۆ خۆیان مەتحی وای پادشایان نەکردووە ئەمما پێم وایە هیچی نەداوەتێ چونکو کورد بووە پێکەنی بەڵێ ئەی مەلای جززیری پێ چۆنە واللهی کاکە تخواکەی من شتێکی نەزانم بۆ دەبێت زۆری من کرمانجی وا نازانم حتا کاکەژارم ئینتیقات کرد کە تۆ دەڵی ئەوە لەگەڵ مەولانای ڕۆمی هاوشانە پێم وایە بڕێک زێدەڕەویت کردووە لەوەیدا بەڕاستی شعرێکی بۆ خوێنمەوە کە من متەوەجهی نەبووم ئەلانیش لە بیرم نییە هۆوە تا دیوانەکەشی بەداخەوە فرسەتی وام نییە تەماشای بکەم بۆم نابینرێتەوە تەماشام کرد بەڕاستی عرفێکی گەورە بووە ڕنگ بێ جەلالەدین شعری وای نەبووە کەوا بوو هەژار بە خۆڕایی هێندەی پیاڵ نەکوتووە بەڵام ئەوەی ئەگەر مامۆستایەکی کرمانجی چاکتر دەزانن لە من ئەگەر بەوان بڵێ من گۆرانی چاتر دەزانم لە کرمانجی بەڕاستی لە کرمانجیدا زۆر کۆڵم ئەگەر عرضت دەکەم بڕێک لە خانیدا شارزاترم ئەوەیە کە ئەوەڵا زۆر پترم خوێندەوە دە بێکاریدا توانی مەموزین چاکتر بخوێنمەوە بە کرمانجیەکەی یا ئەوەی هەژار بە کرمانجیەکەی هی هەژاریش یارمەتیدام پیاو حەق بڵێ ئەویش یارمەتی داوم ئیدی وەختێکی شارێکی تێنەگەیشتوم چوون تەماشای هەژارەکەشم کردووە تەماشام کردووە ئەگەر چی ئەگەر تەماشای پێشەکی تحفەی مزەفەریە بکەم بکەی هەژارم نەقد کردووە کە نەیتوانیوە فەلسفەکەی خانیمان پێنیشان بدە ئەم ڕۆژانەش تووشی ئەدیبێکی زۆر گەورەی کورد بووم بە نێوی سید تاهری هاشمی کە ئێوە نایناسن بەڕاستی گەورێ بەڕاستی زۆر گەورێ ئەو حتا ئینتیقادی لە مامۆستا مەلاکەریمی بوو کە بە خۆڕایی شەرحی لەسەر نالی کردووە دەبێ شاعیر لی گەڕێ هەر کەسە وەکو دەریایەک بەشی خۆی لێ هەڵنجێنێ حیفە حیفە و کەسەی لە نالی ناگا تێی بگا لی گەڕێ با تێی نەگا بەڕاستیش ئەوەندەی جوان فەرموو حتا لەسەر مەلای جززیری کاکەژاریش ئەو نەقدەی هەر هەبوو دەیگوت مامۆستا هەژار دەبوو ئەو کەلیمانەی بۆ ئێمەی گۆران موشکیلە بۆمان بکاتە فارسیەک یا کوردیەکی سۆرانی با تێی گەیشت باین ئیدی لازم نەبوو ئەو شەرحەی لەسەر بکا ئەو عەقیدەی وایە سەید تاهیری هاشمی بەڵێ بەڕاستی ئەدیبێکی گەورەی کوردە ئەدەبناسێکی گەورەی کوردە ڕەخنەگرێکی باشیشە وا بزانم ڕەخنەگرێکی باشیشە وتارەکانی لە ڕادیۆی کرماشانەوە دەخوێندنەوە شتێکی بەڕاستی نایاب بوون بەڵێ عرض دەکەم ئەو جار کتێبخانەیەکی زۆر عەزیمی کوردی هەیە دەیکوت پتر لە بیست دیوانی مەولەوی دەستنووس مەبەستت دەستنووسی هەیە بەڵێ و دەیکوت وەختێکی مامۆستا مەلا عەبدولکەریمی مدەڕس خەریکی مەولەوی بوو لە منی نووسی کە تۆ عەقیدەت چۆنە بنووسە ئەو شتانەی کە مەشکوکی هی مەولەوی یا هی مەولەوی نین کوتی وەڵا هەموم بۆ نووسی بەداخەوە هەمووی چاپ کردووە پێکەنین کوتی ئەوەی ئێوە لە سروەتاندا چاپ کردووە ئێمە بەهارێک بەهارێکیمان لە سروە چاپ کردووە کوتی تیفاقەن ئەوە یەکێک لەوانە بوو کە من بە مەشکوک پێم معڕەفی کردبوو و من دڵم نەهات دەو مەجلیسە خصوصیەیدا بڵێم کتێب لە عێراقێدا هەتا ئەستوورتر بێ پتری پوڵ لێ وەگیر دەکەوێت دڵم نەهاتەوەی عرض بکەم پێکەنیم بەڵێ کوتی زۆریان بە مەشکوک دەزانم ئەوی ئەو هەیەتی من شتی ساترم هەیە و ئەوەی کە ئێمە لە سەفحەی دووەمی سروە سروە دانوسیومانە هەرچەند مەواچان